الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على حبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه ومن والاه أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى هەموو لایەکمان پارێزێ لە بەڵا و لە پەتا و لە ئافات لە دین و لە دنیاماندا. وتاری ئەمڕۆ دووهەم وتارە لەسەر باسی ڕزق و ڕۆزی کە جومعەی ڕابردوو باسی ئەوەم بۆ کردن اللە ڕازقی هەموو زی ڕۆح و مەخلوقێکە ئینسان ئەبێ تەنها پشت بە خوا ببەستێ لە ڕزق و ڕۆزی و کاروباریا بەڵام لەگەڵ ئەوەیشا ئەبێ هەوڵ و تەقالای خۆی بدا ئەوەی لە توانایەتی بیخاتە کار بۆ ئەوەی بگا بەو ڕزقەی کە خوای گەورە بۆی بڕیوەتەوە و بۆی نووسیوە ئەمڕۆ بە یارمەتی خوا باسی هەندێک لەو ئەسباب و هۆکارانە دەکەم کە ئەگەر ئینسان ئەنجامی دان، خوا ڕزقی ئەدا، ڕزقی فراوان ئەکا، بەرەکەت ئەخاتە ماڵ و حاڵ و ژیان و گوزەرانی. بە ئومێدی ئەوەی باش گوێی بۆ بگرین و دوایی باش تەتبیقی بکەین بۆ ئەوەی کەوا ئەو تەنگەڵانی و ناڕەحەتی و نیگەرانیەی کە هەیە لە ناو کۆمەڵگادا لە ناو ماڵەکانا هەوڵ بدەین بە کردەوەی چاکی خۆمان هەندێکی بڕەوێنینەوە باقەکەیشی داوا بکەین لە رب العالمین کە رەحممان پێ بکا و بە کردەوەی خراپ خراپی خۆمان لەگەڵمانا نەکات بەڵکو بە رەحم و بەزەی و لێبوردەیی خۆی رزق و رۆزی حەڵاڵمان بۆ بنێرێ ئامین یا رب العالمین. هۆکارەکانی ڕسق و ڕۆزی و بەرەکەت سەرەتا بەرەکەت چییە؟ بەرەکەت بریتییە لە زیادە لە کەمە، فراوانی لە تەنگییە. ئینسان ئەگەر هاتوو خوای گەورە و پەروەردگار بەرەکەتی پێدا، ئەگەر دەستکەوتێکی مانگانەی هەبێ هەر میقدارێک بێ با بڵێین سێ سەد هەزار دینار پەیا بکا بە کرێکاری یا بە مووچە یا بە هەر شتێک ئەگەر خوا ئیرادەی بوو بەرەکەتی خستە ناو ماڵ و ژیانی ئەو کەسە بەشی ئەکا و ئیسراحەتی لێ ئەکا و ئاسوودەیی لێ دەبینێ بەڵام ئەگەر بەرەکەت هەڵگیرا بەرەکەتی خوایە خوای گەورەو پەروەردگار بەرەکەتی داوەتە پاڵ خۆی و ئەگەر بەرەکەت لای خواوە نەیە لە هیچ شوێنێکی ترەوە نایە و دەست ناکەوێ گەورەمان عیسای کوڕی مەریەم پێغەمەری خوا سەلامی خوای لەسەر بێ ئەفەرمێ وەجعلنی مبارەکەن خوای گەورە و پەروەردگار ڕێنمایی کردوین خۆی دەستی گرتوین ڕەب العالمین ئەڵێ عەبدەکانم ئەگەر ئاوا بکەن و ئاوا بکەن و ئاوا بڵێن و ئاوا بڕۆن و ئاوا بخۆن من ڕسقتانە دەم و بەرەکەتی شەخەمە ماڵ و حاڵ و ژیانتان یەکێک لەوانە خی گەورە و پەروەردگار یەکەمینیان بریتە لە تەقوە الله تەقوا ینی پارێزکاری لە حرام و ئەنجامدانی واجب و حەڵاڵ خەڵکی ئاوایی و سەرزەوی ئەگەر تەقوای خوایان هەبێت شەرم لە خوا بکەن خوایان خۆش گەرەک بێ گوێڕایەڵی بکەن لە فەرمانی دەر نەچن ئیمانیان هەبێ بە مەرجی ئیمان و تەقوا خوا فەرمێ من قەرارم داوە بەرەکەتی ئاسمانەکانیان بەسەرا بڕژێنم بەرەکەتی زەویشیان بۆ دەربێنم ئەفەرمێ بەڵام وەلاکین کەذەبوو ئەوان وایان نەکرد تەکذیبی شەریعەتی خوا و بەرنامەی خوا و پێغەمبەری خوا و دینەکەی خوایان کرد لەبەر ئەوەی وایان کرد ئەخەذناهم بما كانوا يكسبون ئێمەش بەکردەوەی خۆیان مەسە لە کوردیەکەڵێ بەڕۆنی خۆی وە سوورم کردەوە ئێمەش بە تاوانی خۆمان بە هەڵەی خۆمان بە کەم و کوڕی خۆمان خوا پەنامان با ئەوە زیاتر باسی ئەو قەومانەیە کە بێ دین بوون لە خوا یاخی بوون پێغەمەرانیان کوشتووە و شەیدیان کردوون و سەریان بڕیون بەڵام ئێمەش ئەبێ لە خۆمان بترسین ئەگەر پێمان خستە ئاوەکەی ئەوان وەک ئەوانمان لێبێ و بە دوای ئەوان ناخوا حسابمان بۆ بکە دووهم التوکل على الله پشت بەخوا بەستن بەتەمای خوابوون خۆدانە دەستی خوا ئەمە مەوزوعێکە جمعەی پێشوو حەدیسەکەم بۆ گێڕانەوە پێغەمەری خوا فەرمێ سوێن بەخوا ئەگەر ئێوە پشت بەخوا ببەستن بەو شێوەی لایقی خوایە و حەقی خوایە خوا ڕست و ڕۆزیتان بۆ ئەنێرێ چۆن ڕست و ڕۆزی باڵدار ئەدا بەیانی لەلانەکەی بە برسێتی و سقپاوی دەرئەچێ ئێوارە بەسکی پڕەوە دێتەوە ناو بێچۆکانی وێلانەکەی ئەگەر حەق بە ڕاستی پشت بە خوا ببەستن خوا ئاوارزتان بۆ ئەنێرێ سێیەم دوعا دوعا زۆر مهمە دوعاکردن بۆی خوا ڕزقت بدا بەرەکەت خاتە ناو ماڵ و حاڵ و یەکێک لەو سونەتانەی پێغەمەری خواسە لە الله عليه وسلم ئەوەیە کاتێکەوە کوڕێک لەگەڵ کچێکا مارەیان نەبڕین لە یەکتری پیاوێک لەگەڵ ژنێکە عەقدی نیکاحیان بۆ ئەنجام ئەدەین، دوای عەقدەکە سوننەتە پێیان بڵێین بارک اللە لکما و بارک علیکما و جمع بینکما فی خیر، یاخوا تۆ موبارەک کا لە ئەو، ئەویش موبارەک کا لە تۆ، هەردووکتان لە خەیرا کۆبکاتەوە. دوعای بەرەکەت، دوعا زۆر موهیمە. ئەگەر هات و خواردنمان خوارد سنەتە بڵێین بسم الله اللهم بارک لنا فيما رزقتنا وارزقنا خيرا منه هەر خواردنێکت لە بەردەسا بوو ئەبێ بڵێ خوایە بەرەکەت بخە ئەوەی پێت داوین و لەوە باشترمان بدەرێ یا ڕەبەل عالمین خاڵێکی تر ژن و ژنخوازی یەکێکە لە دەرگاکانی ڕست و بەرەکەت زۆر کەس ئەبینی لەبەر فەقیری ژن نایەنێ لەبەر فەقیری شوو ناکا بەڵام قورئان پێچەوانەی بۆچوونە غەڵەتەکەی ئێمەیە قورئانە فەرمێ ئەگەر ئێوە ئەگەر ئێوە کچەکانتان نیکاح کرد لە کوڕەکان بە شەریعەتی من ژنەکان نیکاح کران لەگەڵ پیاوانە لە یەکتری بەپێی شەریعەت و بەرنامەی خوا وانکحوا الایام منکم والصالحین من عبادکم ئێ ئی یەکونو فقرا ئەگەر فەقیر بن ئەگەر فەقیر بن یغنیهم الله من فضله خوای گەورە دوای عقدی نیکاحەکە دەوڵەمەنیانەکە بە فەزل و بەرەکەتی خۆی کەواتە یەکێک لەو ڕێگایانە دڵی ئەو گەنجانە خۆشەکەم ئەو ئافرەتانە ئەیانەوێت شوو بکەن، ئەو کوڕانە ئەیانەوێت ژن بێنن، هەرگیز لە فەقیری نەترسن لە ئەوەی کەوا دوای زەواج خوا پەکتان بخا. یەکێک لەو تاقمانەی خوا وەعدی داوە زەمانەتیان بکا کەسێکە هاوسەرگیری بکا لەبەرئەوەی عیفەتی خۆی پارێزێ، لەبەرئەوەی داوێنی خۆی پارێزێ، خوای گەورە کەفالەتی کردووە کە پشتیوانی بکا قەرزەکانی بۆ بار بکا. یەکێکی تر لەوانە، عدم المغالاة فی المهور، زیادەڕەوی نەکردن لە مارەییە سەبەبی بەرەکەتە، بەرەکەت نەماوە، بۆ؟ چونکە مارە بڕینەکانی ئێستا مۆدێلین، دڵی خەڵکی تیا ڕازی ئەکرێ، کچی فڵانەکەس لەسەر ئەوەنە لیرە مارە بڕاوە، کوڕی فڵانەکەس ئەوەنە ئاڵتونی کردوە بۆ ژنەکەی، لەبەر ئەوانەیە عەلاقەی بە خواوە نیە، بۆیە خوای گەورەو پەروەردگار ئیسراحەتی لێڵگرتون، سەیرکە پێغەمبەری خوا فەرمی چی، صلی اللە علیە وسلم. ئەفەرموێ، خاتوو عائیشە بۆمان ئەگێڕێتەوە، اعظم النساء برکة ایسرهن مؤونە، ئەو ژنانەی خوای گەورە بەرەکەت ئەڕژێنێ بەسەریانا ئەوانەیە تەکلیفی زەواجەکەیان کەمە، خەرجی هاوسەرگیریەکەیان کەمە، ئەوانە خوا بەرەکەت دەڕژێنێ بەسەریانا. خاڵێکی تر لەو خاڵانە ماڵ پەیاکردن بە ڕێگەی حەڵاڵ نەک حەڵاڵ بێ و حەرام بێ هەر بابێ بەڵکو لە حەڵاڵ زیاتر دەست درێژ نەکەی گومانیشی تیابوو لێی دوورکەویتەوە هەر کەسێ ماڵی حەڵاڵی خوارد ماڵی حەڵاڵی پیاکرد خوا بەرەکەت ئەڕژێنێ بەسەریا دلیلمان چییە لەسەر ئەمە پێغەمەری خوا دەگێڕێتەوە ئیمامی مسلم و بخاری لە ئەبی سعیدەوە ڕیواەتەکەن فمن يأخذ مالا بحقه هەر کەسێ ماڵ بە حەقی خۆی یەعنی بە حەڵاڵی یوباریک یوبارەک لەو فیه خوا بەرەکەتی تێخا بۆی ومن یاخذ مالا بغیر حقه هەر کەسێ ماڵێ بە ناحەق وەربگرێ و دەستی بکەوێ فمثله كمثل الذي يأكل ولا يشبع ئەوە بەرەکەتی تیا نامێنێ وەک کەسێ هەر بخوا و تێر نەخوا هەر بخوا و تێر نەخوا ئاوای لێ یێ خوا پەنامان با خاڵێکی تر ئینسان نابێ بە زۆر پارە لە خەڵکی بسێنێ تەکلیف لە خەڵکی بکا بەرەکی خەڵکی بگرێ توخوا توخوا تخوا ئەوەم بەرێ تخوا ئەوەم بەرێ ئەوە ئەوە زۆر خەتەرە حەدیسێکی پێغەمەری خوایە صلی الله عليه وسلم ئەفەرمێ حەکیمی کوڕی حەزام هات بۆ لای پێغەمەری خوا صلی الله عليه وسلم داوای پارەی لێکرد پێغەمبەری خوا پێی دای ئەڵێ هەم داوام لێ کرد هەم دای پێم جاری سێمیش داوام لێ کرد جاری سێمیش داوای پێم دوایت فەرمی مەڕۆ بۆسە ئیشێک مەیە پێ یا حەکیم ئەی حەکیم إن هذا المال خضرة حلوة ئەم ماڵە سەوز و شیرینە ئا سەوزایی بەهاران چەند جوانە خەڵگە چێ بۆ سەیران شیرینیش هەموو کەسی حەزی لەکە ئەم ماڵە تەبیعەتی وایە شیرینە لە دڵا جوانە لە بەرچاو فمن اخذه بسخاوة نفس هەر کەسێ بە عیزەتەوە وەری گرت خوا بەرەکەتی تێ ئەکا بۆی بەڵام ئەوەی بە چاو هەڵتوتاندن و یەخەی خەڵکی گرتن دەسی کەوت ئەوە خوای گەورە لەم یوبارەک لە و فیهی ئەوە خوا بەرەکەتی لێڵەگرێ یعنی لەوانەی کە ئەگەڕێن و دەروەزە ئەکەن پارەی زۆریان بەرەکەوێ بەڵام هەر ڕەشە هەر ڕووتە بە عملی چییە بۆ چونکە بەرەکەتی تیا نییە خاڵێکی تر لەو خاڵانە ڕاستگۆییە لە مامەڵەدا، لە موعامەلە، کڕین و فرۆشتن، ئیجارە، بەیع، سەلەم، میراتی، مارەیی، ژن و ژنخوازی، هەر کەسێ لەوانە ڕاست کا، خوا بەرەکەت ئەخاتە ماڵی، بەرەکەت ئەخاتە عومری، بەرەکەت ئەخاتە ڕزقی، البیعان بالخیار، پێغەمبەری خوا فەرموێ کڕیار و فرۆشتیار ئازادن، ئەگەر لە حدودێکا یەکێکیان پەشیمان بووە لە مەعمەلەکە مەسەلەن یەکێک سیارەیە کرێ ئەرزیە کرێ لە یەکێ ئەڵێ کاکە بە شەرعی خوا هەتا سێ ڕۆژی تر بۆت هەیە پەشیمان بیتەوە منیش بۆ مەیە پەشیمانمەوە ئەوە لە شەرعا پێڵێن خیار دوای ئەوە ئەگەر ئەی بێکت تیا دۆزیە و ئەوە ماڵی منە جا بڕۆن لەوەی کەوا گوڵە بە ڕۆژە ئەفرۆشێ مناڵێک لەو سەرجادە هەتا ئەگاتە دەسەڵاتی گەورەی وڵات هەتا ئەگاتە کۆمپانیای گەورە بزانە ئەوەی ئەیکا ئەوەی ئەیکەی ئەوەی ئەیکەم بزانە لە کوێ ڕاستگۆیت عیب ناشاریتەوە دڵنیا بەخوا لێوا بەرەکەت ئەرژێنێ بەسەرتا کە شارتەوە خی گەورە بەرەکەت لە ماڵ و کار و کەسابەتەکەت هەڵەگرێ خاڵێکی تر لەو خاڵانە بریتە لە بەیانیان زوو لە خەو هەڵسان و چوونە سەرکار پێڵەن سەوای ساڵحان پێغەممەر دوعای کردووە ئەوەی بەیانی زوو بچێ بۆ سەرکار دوعای بۆ کردو اللهمە باریک لی ئومەتی فی بکووریها خوایە بەرەکەت خەبەرە بەیانی ئەم ئومەتی منە بەداخەوە ئەمجارەش ئەڵێن بەداخەوە سەعات دووی شەو هەر زرمەییە لەسەر خەت و مۆبایل بەڵام بەیانی بۆ نوێژی بەیانی خەبەری نابێتەوە سەعات هەش داکی بانگەکە چایی بخوان هەڵناسێ سەعات دەیش هەڵناسێ سەعات دوانزەش بۆ نوێژی نیوەڕۆ و جمعە لەوانەیە بە زۆر ئەگەر تۆزێ دینی تیابێ هەڵسێ ئەمە پێڵێن ئەمە پێڵێن نەگبەتی نەهامەتی، نەمانی ڕۆزی و بەرەکەت لە ماڵەکانا ئەمە سەرچاوەکەیەتی بەڕێزان گەنجەکان بیکەن بە تەجروبە تەجروبەی بکەن دوای نوێژی عیشا بخەوە من بە ئێواڵێم بەبێ مبالغە هەر ئێوارەیە میوانم نەبێ یا ئیشێکی زۆر زەرورم نەبێ سەرقەبرانێک بێ مەسەەن نەخۆشێک کەسێکی خۆم یا شتێک هەر ئێوارێ من زوو ئەخەوم جاری وایە سەعات هەشت و نیوە خەڵک تەلەفون دەکا و میوان جەرەز لێ ئەدا مناڵەکان ئەڵێن مامۆستا خەوتووە چۆن خەوتووە ئێ وەڵا خەوتووە بەس بەیانی سەعات سێ هەڵەسم الحەمدللە هەشتە خەوم نۆ خەوم بەڵام سەعات سێی بەیانی هەڵەسم لە خەو ئیتر ناخەوم و حتا هەتا شەویەت و هەمیسان زۆریش ئیسراحەت ئینجا بەرەکەت وا لە بەری بەیانە نیە لە شەوە نیە لە دوای نیوەڕۆو ئەمانە بۆیە تەکلیفتان لێ ئەکەم تەکلیفتان لێ ئەکەم ئەم خووە بگۆڕن زوو بخەون و زوو لە خەو هەڵسن با خوا بەرەکەت بڕژێنێ بەسەرتانا خاڵێکی تر سڵاو کردن کە ئەچیتەوە ناو ماڵی خۆت ئەمەش یەکێکە لە عەیبەکان لە ناو کوردەواریە پیاو بڕۆتەوە بۆ ماڵی خۆیان و بڵێ سەلام عەلەیکم بە ژنەکەی و بە مناڵەکانی بڵێ سەلام عەلەیکم وەڵا وامان زانێ میوانە وتی سەلام علیکم یعنی ساحب ماڵە بێ سڵاو نەکا ئەی وەکو دێوێ خۆی بکا بە ماڵە ئادەی چیمان هەیە بۆمان بێرە ئەمە کەی ئەدەبە ئەڕۆیتەوە لە بازار لە دەوام لە مزگە و ئەڕۆیتەوە بڵێ سەسلام و عیکم زەرەر ناکەی هەر کەسێ ئەوە بکە خوا بەرەکە دەڕژێنێ بەسەریا ئەنەس خوای لێ ڕازی بێ ئەفەرمێ پێغەمبەری خوا فەرمووی، یا بنی اذا دخلت علی اهلک فسلم، ئەنەس خزمەتکاری پێغەمبەری خوا بووە، دایکی ناردوێتی خزمەتی پێغەمبەری خوا بکا. پێغەمبەریش فەرمی ڕۆڵە گیان ئەگەر چویتەوە ناو کەس و کار و ماڵ و مناڵەکەت سڵاویان لێ بکە بۆ یەکن بەڕەکەتەن عەلەیکە ئەبێ بە بەرەکەت بۆ ئەرژێ بەسەرتا وعلى ئەهلی بەیتیکە بەسەر خاوخێزانەکە تا بەرەکەت ئەبارێ تکاتان لێ یەکەم ئەم دوای جومعەیە کە ڕۆشتنەوە ماڵەوە بە بێ شەرم بڵێن سەلام علیکم بە خێزانەکەت بە مناڵەکانت هەروە ئەو علاگە بگرە ها ئەوە هی نیواتیا لای مزگە و سندم ئەوە قسە نییە با یەکەم قسە و سەسلام و علیکم بێ تەجربەی بکەن ئەوە خاڵێکە خاڵێکی تر بسم اللهی کردن لەسەر خواردن هەر کەسێک، هەر عایلەیەک، ڕەیسی عایلەکە، ژنەکە، کوڕی ماڵەکە، کچێکی ماڵەکە، یەک ئەفراد کە دانیشتن بۆ نان خواردن، یەکیان بە دەنگی بەرز وتی بسم اللە الرحمن الرحیم، خوا بەرەکەت دەخاتە سەر ئەو ڕزق و ڕۆزییە. شەیتان ئەگەڕێ، ئەگەڕێت شەیتان بە کوچە و کۆڵانەکانا. جەماعەت پێی ئەڵێن مەفرەز دەکەی ئەڵێن قوربان لەکوێ نان بخۆین ئەڵێ هەر سفرەیەک بیسمیلایی لێ نەکرابێ ئێمە لەوێ داوەتین وتیان ئێک لەکوێ بخەوین هەر ماڵێک خاوەن ماڵ چووە بۆ ماڵۆ سڵاوی نەکرد لەوێش وتێلەکە ئێمە لەوێ ئەخەوین حەزەکەی میوانی ئاوا هەبێ لە خۆو پارێزە. ئینجا بە یەکەوە نان خواردن، لەسەر سفرە کۆبوونەوە، قسەکردن، بیسم اللەی کردن، لە قەراخی خواردنەوە خواردن، دەست شۆردن لە پێشەوە، دەست شۆردن لە دواوە، ئەمانە ئەسبابی بەرەکەتن کە باریان کردووە. ئەخیرەن ئیسیخارەکردن بەخوای ڕەب العالمین لە کار و کەسابەتێک کاکە ئەیکەی ئەچی بۆ ئیشێ ئیسیخارە بکە ئیسیخارە چییە دوور کات نوێژی سونەتە ئەڵەی دوور کات نوێژی سونەتی ئیسیخارەکەم بۆ خوا الله وەکبەر وەک نوێژی بەیانی الحمد و قل وڵا خوێنی الحمد و قل وڵا خوێن یا سوورەتێکی تر لە دوای الحمدەکە دوایی کە تەحات و خوێن و سڵاو داوەڵی خوایە گیان بە قودرەت و عیلمی خۆت تۆ ئەتوانی من ناتوانم تۆ ئەزانی من نازانم خوایە گەر ئەم ئەم ئیشە من بۆ یەڕۆم خێری تایە بۆ دینم بۆ دنیام بۆ ئاخیرەتم خوایە ئاسانی بکە بۆم و بیکە بە نسیبم خوایە بە عیلم و قودرەتی خۆت ئەگەر ئەم ئیشە خێری تیا نییە بۆ دنیام بۆ ئاخیرەتم بۆ ناو ماڵ و مناڵم خوایە لام دەلێی و لای دەلێم ڕێنمایم کە بۆ ئیشێکی خەیر دوایی ڕازیم بکە پێی، ئەوە پێڵێ نوێژی ئیستیخارە، لە سەیارە سەندنا، لە ژن و ژن خوازیا، لە کولێ و جامی ئەڕۆشتنا، لە وەزیفەیا، لە هەر ئیشێکا، لە هەر ئیشێکا ئیستیخارە بکە بە خوا نایدۆڕێنی. خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ. عاقیبەتمان خێر بکا. خوایە شیفای نەخۆشەکانمان بەی خوایە ئەو نەخۆشانەی کەوا ناڕەحەتن شیفایان بدەی ئەوانە کە نەخۆشن شیفایان بدەی ئەوەی داوای دوعای خێری لێکردوین بۆ نەخۆش خوایە شیفایان بەی ئەوانەش کە نەیان کردووە لە هەر کوێن خوایە شیفایان بدەی خوایە بە هانامانەوە بێی مردووەکانمان ببەخشی زینوەکان عاقیبەت خێر بکەی خێر و بەرەکەت و بڕژێنی بەسەرمانە لە سەمی ستەمکاران لە بەڵای ناگەهان لە فیتنەی ئاخر زەمان لە شەڕی شەیتان بمان پارێزی خوایە گیان خوایە گیانەوەی خێری ئەوێ بۆ ئەم وڵاتە و ئەم میلەتە و ئەم خەڵکە ئەم خاکە خوایە موفقیکەی ئەوەی شەڕی لە نێتایە و شەڕەنگێزە خوایە یا چاکیکەی یا پاکیکەی خوای إصلاح حال من كي يقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين